پێش پاش ڕاپەڕین ڕەخنەگر لە ستونی یەکەمی بەشی دووەمی بەدواداچوونەکەیدا لە ناوەخنی گوایە ڕاستکردنەوەی بڕگەیەکی لێکۆڵینەوەدا کەوتۆتە هەڵەیەکی زەمینی واوە کە بەرەنجامی ورد نەبوونەوەیەتی لە لێکۆڵینەوەکە و لە هەمان کاتیشدا نەگەڕانەوە بۆ سەرچاوە کاتێکە دەڵێ مەلاکلێکار پێش ڕاپەڕین بە ناوی جەماعەل ئیسلامیە لە بزوتنەوەی ئیسلامی جیابەوە و لە شارچکەی دیانا بارەگای دانابوو ئەگەرچی خوێنەران لەوە وریاترن کە هەڵە و لێتێکچوونی وایان بەسەردا ڕەت بێ کە باوەڕ بەوە بهێنن پێش ڕاپەڕینی ئازاری هەزار و نۆ سەد و نەوەد و یەک شارۆچکەی دیانا کە ناوچەیەکی سەربازی گرنگ بوو بە لای ڕژێمی بەعسەوە دەرفەتی ئەوەی تیادا ڕەخسابێت کە مەلا کرێکار پاش جیابوونەوە لە بزووتنەوەی ئیسلامی بارەگای لێ دابنێت. لەوانەیە ئەم هەڵەیە لەوە هاتبێت کە نیاسعید لە جیاتی پێش ڕاپەڕین مەبەستی پاش ڕاپەڕین بووبێت بەڵام ئەگەر نابراو وەک ڕخنەگرێت کە زۆر خۆی بەڕخنەگرتن لەو کەسانی کە لەسەر ئیسلامی سیاسی بەگشتی و بزوتنەوە و ڕخراوەکانی ئیسلامی سیاسی لە کوردستانی عراق بە تایبەتی دەنووسن سەرقال کردووە و ورد و خاوەن سەرنج وایە ئەوا دەبوایە تەنیا بە پێش ڕاپەڕین یا پاش ڕاپەڕین ئۆقرەی نەگرتایە و ئەگەر ڕۆژیشی دیاری نەکردایە ئەوا مانگ و ساڵی جیابوونەوەکەی مەلا کرێکار لە بزووتنەوەی ئیسلامی دیاری بکردایە و سەرچاوەیەکیشی بکردبایە بە پاڵپشتی خۆی تا نەکەوتایەتە قۆرتی چەوتێکی لەو جۆرەوە. ڕەنگدانەوەی ئەزموونی ئەفغانستان ڕەخنەگر لە ستوونی دووەمی بەشی دووەمی بەدواداچوونەکەیدا ویستوویەتی ئەوە ڕەت بکاتەوە کە لێکۆڵیار گوتوویەتی، کوردستان یەکەم وڵات بوو لە جیهاندا کە ئەزموونی ئەفغانستان تیایدا ڕەنگی دایەوە و ڕەخنەگر لەم بارەیەوە دەڵێت ئەم بڕگەیە بۆیە هەڵەیە چونکە بەر لە کوردستان ئەزمموی جیهادی ئەفغانی لەسەر دەستی عرب ئەفغانەکان لە ساڵی 1992 گواستراوە بۆ جەزائیر سەرڕای هەوڵدانی عرب ئەفغانە میسرەکان بۆ گواستنەوەی هەمان ئەزمون بۆ میسر لە سەتای نەوەدەکانی سەدەی ڕابردوو کە تیایدا شاڵاوێکی کاری تیرۆر و تۆقاندن و توندوتیژی لەلایەن ئەو عەرەب ئەفغانانەوە لە میسر دژی حکومەت و گەشتیارە بیانیەکان و قیبتیەکان بەرپاکرا. ڕاستە ئەم دوو ئەزموونەی باست کردووە لەژێر کاریگەری ئەزموونی ئەفغانستاندا پەیدابوون، بەڵام نەک هەر حەسەن یاسین، منیش جەخت لەسەرەوە دەکەمەوە کە بەڵێ کوردستان یەکەمین وڵات بوو لە جیهاندا کە ئەزموونی ئەفغانستان تیایدا ڕەنگی دایەوە، ئایا ئەو تەقینەوانەی کە چەکدار و ڕێخستنە نهێنییەکانی توندڕەوەکانی لە کۆتایی ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و حەوت و ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و هەشت واتە لە گەرمەی ئەنفالکردنی خەڵکی دێهات و شارۆچکەکانی کوردستان و سوتماکردنی خاکی کوردستان و پەرەدان بە جەنگی جینۆساید لە دژی کورد لە لایەن ڕژێمی بەعسەوە لە نێو هەولێر و شار و شارۆچکەکانی دیکەی کوردستاندا دژ بە مەیخانە ساڵۆنی ڕازاندنەوەی ژنان ئەنجامیان دەدا بە گواستنەوەی ئەزموونی ئەفغانستان دانانرێ و لەسەر دەستی ئەو توخمە ئیسلامیانەش نەبۆتە یەکەمین وڵات لە جیهاندا کە ئەزمونی ئەفغانستانی تیادا ڕەنگ بداتەوە بەرەی سەرەکی هەر لە ستونی دووەمی بەشی دووەمدا ڕەخنەگر دەڵێت هەڵەیەکی تر ئەوەیە کە کاک حەسەن یاسین لە ستونی شەشەمدا شارۆچکەی چوار قوڕنەی بە بەرەی سەرەکی شەڕی یەکلاییکەرەوە داناوە لە نێوان بزوتنەوەی ئیسلامی و یەکێتی نیشتیمانی کوردستان لە شەڕی کۆتایی ساڵی 1993 دا و هەتا دوایی، بۆ ڕاستکردنەوە دەبێت شارۆچکەی چوارقوڕنە بگۆڕین بۆ ناوچەی سەر ئەشکەوتان لە بێتواتە، چونکە بەهۆی جێگیربوونی بارەگاکانی سەرکردایەتی بزووتنەوەی ئیسلامی لە سەرئەشکەوتان بەرەی سەرەکی و یەکلاییکەرەوەی شەڕ کەوتبووە ئەوێ نەک لە شارۆچکەی چوارقوڕنە. ئەم گوایە ڕاستکردنەوەیە هەم شارەزانەبوونی ڕەخنەگر لە نەخشەی جوگرافی ناوچەی چوارقوڕنە دەردەخات، هەم ئاگانەبوونیشی لە دابەشبوونی هێزەکانی بزووتنەوەی ئیسلامی لەو کاتەدا. لێکۆڵیار بۆیە شارۆچکەی چوارقوڕنەی بە بەرەی سەرەکی شەڕەکە داناوە، چونکە لە دەشتی چوارقوڕنەدا ئەو کاتە گەورەترین سەربازگە یان بارەگای سەربازی بزووتنەوەی ئیسلامی لێ بووە و شکاندنی ئەو هێزانەی بزووتنەوەی ئیسلامی شکاندنی بزووتنەوە بە گشتی و یەکلاییکەرەوەی شەڕ بووە و بارەگاکانی سەرکردایەتی بزووتنەوەی ئیسلامی لەسەر ئەشکەوتانیش لە ژێر کاریگەری شکستی جەرگبڕی بەرەی سەرەکی شەڕەکە لە چوارقۆڵنەدا گیران. هەروەها ڕەخنەگر دەڵێت، هەر لە ستوونی شەشەمدا هەڵەیەکی تری زەقی کاک حەسەن یاسین ئەوەیە کە ڕۆژی بیست ی دوانزەی هەزار و نۆ سەد و نۆ و سێ ی داناوە بە ڕۆژی پەلاماردانی کۆمیتەی ڕێکخستنی ڕانیەی یەکێتی نیشتیمانی کوردستان لەلایەن بزووتنەوەی ئیسلامیەوە ڕاستیەکەی ئەوەیە کە ڕۆژی نۆزدە ی دوانزەی نۆ سەد و نۆ و سێ چەکدارەکانی بزووتنەوەی ئیسلامی پەلاماری کۆمیتەی ڕێکخستنی ڕانیەیان دا منیش دەڵێم نەخێر ئەو ڕاستکردنەوەی تۆ هەڵەیە نەک ئەوەی کاک حەسەن یاسین، بەڵگەشم ئەو ڕوونکردنەوەیە کە لە ڕۆژی بیست ی دوانزەی نۆ سەد و نەوەد و سێ دا بە ناونیشانی ڕوونکردنەوەیەک لە مەڵبەندی شەش ی سۆرانەوە دەرچووە و لە لاپەڕەیەکی ژمارە پێنج سەد و شەست و حەوت ی ڕۆژی بیست و یەک ی دوانزەی نۆ سەد و نەوەد و سێ ی ڕۆژنامەی کوردستانی نوێدا واتە یەک ڕۆژ دوای پەلاماردانەکەی کۆمیتەکە لەلایەن چەکدارەکانی بزووتنەوەی ئیسلامی بڵاوکراوەتەوە. لە ڕوونکردنەوەکەی ڕۆژی بیست ی دوانزەی نۆ سەد و نەوەد و سێ مەڵبەندی شەش ی سۆران کە کۆمیتەی ڕێکخستنی ڕانیە یەکێک بووە لە کۆمیتەکانی ئەو مەڵبەندە هاتووە کە، بەداخەوە ئەمڕۆ کارەساتێکی ناخۆش لە ڕانیە ئاسایشی ئەو شارەی تێکدا، شەڕی خستە ناو شارەوە، خەڵکی تووشی ناڕەحەتی و خەم و پەژارە و هەڕەشە کرد و، ئەمڕۆ باڵێکی توندڕەو لەناو بزوتنەوەی ئیسلامی چوونە سەر بارەگای کۆمیتەی ڕێکخستنی ڕانیە و هەڤاڵی تێکۆشەر محەمەد سوڵتان کارگێڕی مەڵبەندی شەش و پێنج هەڤاڵی تریان شەهید کرد. ڕەخنەگر هەر بەوە نەوەستاوە کە لێکۆڵیاری بە هەڵە داناوە و ڕۆژی پەلاماردانەکەش یەک ڕۆژ پێش خستووە، بەڵکو ڕاستەکەی حەسەن یاسینی نەک هەر کردووە بە هەڵە، بەڵکو بە هەڵەیەکی زەقی داناوە. سەنتەر یان مەرکەزی ئیسلامی، ڕەخنەگر لە ستوونی چوارەمی بەشی دووەمی بەدواداچوونەکەیدا کە دێتە سەر ڕەخنەگرتن لە بەشی دووەمی لێکۆڵینەوەکە دەڵێت، لەم بەشەدا و لە چەندین بەشی تریشدا بە هەڵە لە بری مەرکەزی ئیسلامی نووسراوە سەنتەری ئیسلامی. هەرچەندە لە ڕووی ماناوە یەک مانایان هەیە، بەڵام لە بەرپرسیارەتی زانستیدا و بۆ ئەمانەتی زانستی نابێ نووسەر لە لێکۆڵینەوەی زانستیدا دەستکاری ناو بکا و وشەی لێ بگۆڕێ. سەیرەکە لەوەدایە ڕخنەگر ئەگەرچی خۆی بە پەرۆشی بەرپرسیارەتی زانستی و ئەمانەتی زانستی دەخاتەڕوو، کەچی درکی بەوە نەکردووە کە وشەی سەنتەر یان مەرکەز ناوەکە نییە و بەڵکو ئیسلامی ناوەکەیە. بەڵام وا پێدەچێ ڕەخنەکەی هەر لە پێناوی ڕەخنە بێت و بەس، ئەگینا خۆی نەیدەگوت لە ڕووی ماناوە یەک مانایان هەیە. باشە ئەگەر یەکێک بە ئینگلیزی بابەتێکی لەسەر ئەو مەرکەز یان سەنتەری ئیسلامییە کە لەنێو بزووتنەوەی ئیسلامیدا هەبوو نووسی، ئایا بەڕێنیا سەعید مافی ئەوەی نییە بنووسێ ئیسلامیک سێنتەر نەوەک بڵێین ڕاچاوی ئەمانەتی زانستی و بەرپرسیارێتی زانستت نەکردووە و ناوەکەت دەستکاری کردووە یان وشەت لێ گۆڕیوە؟ ئەبو بەسیری یەمەنی ڕەخنەیەکی تری ڕەخنەگر ئەوەیە کە دەڵێت ئەبو بەسیری یەمەنی خەڵکی تەرتووسە لە سوریا نەک خەڵکی یەمەن بەڵکو لە یەمەن خوێندوێتی. هەڵەی ڕەخنەگر لەوەدایە کە وای زانیوە مادەم حەسەن یاسین نووسیویەتی ئەبو بەسیری یەمەنی، ئەوە لەو بڕوایەدا بووە کە ئەبو بەسیر خەڵکی یەمەنە. ئەمە لە کاتێکدا بە دوور و نزیک لێکۆڵیار خۆی لە قەرەی ئەوە نەداوە کە ئەبو بەسیر خەڵکی کوێیە و، بەڵکو ناوی ئەبو بەسیری یەمەنی بەو شێوەیە نووسیوە کە پێی ناسراوە، ئەگینا خۆ عومەر بازیانیش نە ناوی عومەرە و نە بازیانیشە. بەڵکو لێرەدا ڕاستییەک هەیە کە دەبێ بگوترێ. ئەویش ئەوەیە کە ئەو توخمانەی نێو بزووتنەوە ئیسلامیە توندڕەوەکان بەشێکیان بۆ خۆبزرکردن و نەناساندنی خۆیان خەڵکی فڵان شار، شارۆچکە و فیسار وڵاتن، کەچی ناوی شار، شارۆچکە و وڵاتێکی تریان لکاندووە بە ناوەکەی خۆیانەوە و زۆرینەی خەڵک بە خەڵکی ئەو شوێنانەیان داناون. خستنە بەردەست مەسەلەیەک کە لێرەدا دەمەوێت بە کورتی قسەی لەسەر بکەم ئەوەیە کە ڕەخنەگر لە چەندین جێگادا کە باسی ئەو سەرچاوە تایبەتیانە دەکات کە حەسەن یاسین لە لێکۆڵینەوەکەیدا سوودی لێ وەرگرتوون دەڵێت خراوەتە بەردەستی و ئەمەشی وەک توانجێک بەکارهێناوە لە کاتێکدا لێکۆڵیار خۆی جا ئەم فایلانە لەلایەن ئەو دەزگایانە ڕاستەوخۆ یان لە ڕێگەی سەنتەری لێکۆڵینەوەی ستراتیژی کوردستانەوە خراونەتە بەر دەست لێکۆڵیار و ئەویش ئیشی لەسەر کردوون و لە تەک هەندێ سەرچاوەی دیکەدا بۆ نووسینی ئەم لێکۆڵینەوە پشتی پێ بەستوون. ئەمە جگە لەوەی بۆ دڵنیابوون لە مێژوویەکی دیاریکراو لە نێو ڕۆژنامە و گۆڤار، بەڵگەنامە، فاکس، نامە هەتا دواییدا گەڕاوە و خۆی پێوە خەریک کردووە. دەوروبەری سەد. یەکێک لە سیفەتەکانی لێکۆڵیار و ڕەخنەگر ئەوەیە کە دەبێ ورد بێت و بەر لە قسەکردن لەسەر هەر وشە، ڕستە، پەرەگرافێک بە دیقەتەوە بیخوێنێتەوە و پاش لێ تێگەیشتنی ئینجا بە باش یان بە خراپ قسەی لەسەر بکات. بەداخەوە نیاز سەعید لە بەدواداچوونەکەیدا ئەوەی نەکردووە، بەڵکو ڕەخنەیەکی زۆر و یەکجار بۆریشی گرتووە. بۆ نموونە کە دەیەوێ ڕەخنە لەو پەرەگرافە بگرێ کە دەڵێ، تا دەهات ژمارەی عەرەب لە ڕیزی هێزی دووی سۆراندا زیادی دەکرد، تا گەیشتە ئەو ڕادەی کە کاتێک گروپی جوندولئیسلام ڕاگەیەندرا دەوروبەری سەد عەرەبی لە خۆ گرتبوو. لە وشەی دەوروبەری ورد نەبۆتەوە کە مانای نزیکی سەد نەک سەگ دەبەخشێت بەڵکو گوتوێتی بۆ ڕاستکردنەوەی هەڵەیەکی ناو ئەم بڕگەیە کە پەیوەندی بە ژمارەی عەرەبەکانی ناو هێزی دووی سۆرانەوە هەیە ئەگەڕێمەوە بۆ دوو بەڕگە لە دواندنی ئەیوب ئەفغانی لە فایلی لێکۆڵینەوەکەیدا کە تیایدا ژمارەی عەرەبەکانی بە نەوەد عەرەب دیاری کردووە و هەتا دوایی. ئەمەش دەستکاری کردنێکی تری دوور لە ئەمانەتی زانستیانەی کاک حەسەن یاسینە. ئەم جۆرە ڕەخنانەی ڕەخنەگر کە لە هەر شەش بەشی ڕەخنە و بەدواداچوونەکەیدا ژمارەیان کەم نییە، جگە لە درێژکردنەوەی بابەتە ڕەخنەیەکەی، ورد نەبوونەوەش دەگەیەنێت. ئەگینا کە لە جیاتی نەوەد دەڵێی دەوروبەری سەد، بۆچی هەڵە و دەستکاری کردنە؟ ئیمزای ڕێککەوتن. ڕەخنەیەکی دیکەی ڕخنەگر ئەوەیە کە لێکۆڵیار گوتویەتی بەڵام لە دواییدا مەلا عوسمان بڕیاری ئاشتبوونەوەی دا و ڕێکەوتننامەکەی ئیمزا کرد و ڕەخنەگر دەڵێت ڕێکەوتننامەی تاران لە شاری تاران لەلایەن مەلا عەلی عەبدولعەزیزەوە ئیمزا کرا ئەمەش وردنەبوونەوەیەکی دیکەی ڕەخنەگرە خۆ لێکۆڵیار کە گوتویەتی مەلا عوسمان بڕیاری ئاشتبوونەوەی دا و ڕێکەوتننامەکەی ئیمزا کرد مەرج نییە مەبەست ئەوە بێ کە خۆی ئیمزای کردووە بەڵکو مەبەست ئەوەیە لەبەرئەوەی خۆی لە بەرزترین لوتکەی دەسەڵاتی بزوتنەوە ئیسلامیەکەدایە، ئەگەر نوێنەرەکەشی ڕێکەوتنی ئیمزا بکات ئەوا گومانی تیادا نیە کە ئەو نوێنەرە لەجیاتی ئەو ڕێکەوتنامەکەی ئیمزا کردوە. بۆیە ئەو گوایە ڕاستکردنەوەی ڕەخنەگر جێی خۆی نەگرتوە و ئەو کاتە جێی خۆی دەگرت کە قسەی لێکۆڵیار لەسەر وردەکاریەکانی ڕێکەوتنامەی تاران لە نێوان یەکێتی نیشتیمانی کوردستان و بزوتنەوەی ئیسلامیدا بوایە و لە بڕگەی کوێ بە نوێنەرایەتی بزوتنەوەی ئیسلامی ڕێکەوتنەکەی ئیمزا کرد لێکۆڵیار بە هەڵە بی گوت بە مەلا عوسمان ئیمزای کرد ئەو کاتە ڕەخنەگر بۆی هەبوو بڵێت داقی ئەو ڕێکەوتە نامەیە بە هیچ شێوەیەک ئیمزای کۆچ کردو مەلا عوسمانی نەچۆتە سەر و ئیمزای ئەوی پێوە نییە حەماس لە فەڵەستین لە کوردستان ڕەخنەیەکی دیکەی ڕخنەگر کە لە یەکەمین ستوونی بەشی سێمی بەدواداچوونەکەیدا باسی کردووە ئەوەیە کە قسەی لەسەر بڕگەیەکی دیکەی لێکۆڵیار کردووە کە دەڵێت ئەو ڕێکخراوە زادەی تاوتوێکردنەکە بوو ناونرا بزووتنەوەی حەماسی ئیسلامی ناوێک کە یارمەتیمان دەدات چۆنێتی بیرکردنەوەی ئەم گرووپە بە چاکی تێبگەین و بەو پێیەی کە ئەم ناوە لە ناوی ڕێکخراوی فەڵەستینی حەماسەوە وەرگیراوە و تا دوایی، ڕەخنەگر بە زۆر لەخۆکردن لەبارەی ئەم بڕگەیەوە دەڵێت، هەڵەیەکی ترە، بە شیکردنەوەیەکی هەڵەوە، لە کاتێکدا نە بڕگەکە و نە شیکردنەوەکەش هەڵە نین، چونکە نە لێکۆڵیار و نە ڕەخنەگر و نە هەر کەسێکی دیکەش نابێ وا خۆی لێبگۆڕێ و بگاتە ئەو باوەڕە کە هەموو بەشەکانی ڕاستی لە نووکی قەڵەمەکەی ئەوە دەچۆڕێن و نوکی قەڵەمی خەڵکی دیکەش هەڵە و پەڵە و ناتەواوی و هەڵەی زەق و گەورە و خامۆش و کەلێنی گەورە و پڕ لە کەموکوڕی لێ دەتکێ. ئەو شیکردنەوەی کە لێکۆڵیار بەهۆی پێوانەکردنی ناوی حەماسی ئیسلامی کوردستان جا بزووتنەوە بێت یان ڕێکخراو هەڵە نییە و ڕەخنەگر ئەم جۆرە شتانەی گەورە کردووە و بە هەڵەیان دادەنێ لەسەر حەماسی فەلەستینی کردوویەتی زۆر لە جێگای خۆیدایەتی و کاریگەری حەماسی فەلەستینی وەک ڕێکخراوێکی ئیسلامی توندڕەو بەسەر گرووپێکی ناڕازی نێوان هەناوی بزووتنەوەی ئیسلامی لە کوردستانی عێراق دەردەخات و ئەمەش تەواو شیکردنەوەیەکی ڕاستە. بەڵام گەر ڕەخنەگر دەڵێت ڕێکخراوێکی تری ئیسلامی سیاسیش لە جەزائیر بە ناوی حەرەکە موجتەمەع ئەلسلم لە ئارادا بوو کە کورتکراوەکەی ئەویش هەر بریتی بوو لە حەماس و ئەم ڕێکخراوە بریتیش بوو لە حیزبی ئیخوان الموسلیمینەکانی جەزائیر و دوورە پەرێزیش بوون لە ئەنجامدانی کردەوەی تیرۆر و توندوتیژی بە تەواوەتی کەوتۆتە هەڵەوە، چونکە ڕێکخراوی حەماسی فەلەستینی توندوتیژن لە ڕەفتاری سیاسیدا و ڕێکخراوی حەماسی ئیسلامیی کوردستانیش بۆیە لەنێو هەناوی بزووتنەوەی ئیسلامییەوە وەک بزووتنەوەیەکی ناڕازی سەریهەڵدا، چونکە بزووتنەوە بە ڕای ئەوان لە ڕەفتاری سیاسیدا توندوتیژ نەبوو. بەڵام ئەو ڕێکخراوە جەزائیرەیە کەنیا سەعید باسی کردووە و دەڵێت، دوورەپەرێزیش بوون لە ئەنجامدانی کاری تیرۆر و توندوتیژی، ناکرێ بووبێتە هاندەر بۆ گرووپێکی توندڕەوی پەیدابووی نێو هەناوی بزووتنەوەیەکی ئیسلامی کە بەمەبەستی ئەنجامدانی تیرۆر و توندوتیژی لەو بزووتنەوەیە جیابوونەوە. ئەمە لەلایەک. لەلایەکی دیکەشەوە کەلێ کۆڵیار دەڵێ ڕێکخراوی حەماسی فەلەستینی مانای ئەوە نییە کە نازانێ حەماسی فەلەستینی کورتکراوەی حەرەکە المقاومە الاسلامیەیە بەڵکو ئەو قسەی لەسەر کورتکراوەکەیە کە حەماسە و گروپە توندڕەوەکەی کوردستان هەمان کوتکراوەی حەماسیان کردۆتە ناو بۆ ڕێکخراوەکەی خۆیان و ناویان ناوە بزوتنەوە یان ڕێکخراوی حەماسی ئیسلامی کوردستان. ئەزموونی سیاسی، تێنەگەیشتن لە زاراوەی سیاسی پەتایەکە زیانێکی زۆر بەو کەسانە دەگەیەنێت کە قەڵەمەکەیان لە بواری نووسین، لێکۆڵینەوە و ڕەخنەی سیاسیدا دەخەنە گەڕ و بێگومان ئەم زیانە کاریگەرییەکی زۆر خراپی بەسەر ڕای گشتی خوێنەران و بینەران و گوێگرانیشدا دەبێت بۆیە ڕابەرانی لێکۆڵینەوەی زانستی و میتۆدەکانی زۆر جەخت لەسەر ئەوە دەکەنەوە کە ئەوانەی زاراوەی سیاسی بەکار دەهێنن دەبێ و پێویستە بەر لە بەکارهێنانی بە تەواوەتی لێی قوڵ و ورد ببنەوە و ناوەڕۆکەکەی تێ بگەن ئینجا بەکاری بهێنن. ڕەخنەیەکی دیکەی ڕەخنەگر لەم بڕگەی لێکۆڵیار هیچ یەکێ لە دامەزرێنەرانی حەماس هیچ ئەزموونێکی سیاسی نەبوو ئەوەیە کە دەڵێت، ئەم بڕگەیە کاتێک ڕاست ئەبوو ئەگەر دامەزرێنەرانی ڕێکخراوی حەماسی ئیسلامی کوردستان هیچ ئەزموون و پێشینەیەکیان لە ناو بزووتنەوەی ئیسلامی و هیچ هێزێکی سیاسی تر دا نەبوایە بۆیە هەڵەیە چونکە ئەو ڕێکخراوە ئەگەر لە بزووتنەوەی ئیسلامی جیا بووبێتەوە و دامەزرێنەرانی کادری سەربازی و کادری ڕێکخستنی بزووندەوەی ئیسلامی بووبێتن ئیتر چۆن ئەتواندرێ پێیان بوترێ کە هیچ یەکێکیان خاوەنی ئەزموونی سیاسی نین چونکە بێ ئەزموونی سیاسی بە یەکێک دەوترێت کە بۆ یەکەم جار تازە دەستی بە کاری سیاسی کردبێ. ئەمەی نیاز سەعید باسی کردووە ڕێک ئەو لە زاراوەی سیاسی تێنەگەیشتنەیە کە لە سەرەوەدا باس کراوە، بۆیە ئەو لە زاراوەی ئەزموونی سیاسی تێنەگەیشتووە کە حەسەن یاسین بە چاکی و لە شوێنی خۆیدا بەکاری هێناوە و ئەم بەکارهێنانەشی بەرەنجامی خۆماندووکردن و قۆڵبوونەوە لە ڕێبازەکانی لێکۆڵینەوەی زانستی و خوێندنی ئەکادیمیەتی لەو بوارەدا کە کاتی خۆی لە کۆلیجدا ساڵێک ئەو مادەی خوێندووە و ساڵی خوێندنی 2023 و 2024یش لە کۆلێجی زانستە ڕامیارەکانی زانکۆی سلێمانیدا جارێکی دیکە ئەو مادەی خوێند بەڵام بەداخەوە ڕخنەگر لە زاراوەی ئەزمموی سیاسی قوڵ نەبتەوە وا دەزانێ مادەم لە بزوتنەوەی ئیسلامیدا ئەندام و کادر و لەو بزووتنەوە جیا بوونەتەوە ئەوە بوونەتە خاوەنی ئەزموونی سیاسی، لە کاتێکدا مەبەستی لێکۆڵیار لەو بڕگەیە ئەوەیە کە هیچ یەکێک لە دامەزرێنەرانی حەماسی ئیسلامیی کوردستان هیچ ئەزموونێکی سیاسی لە دروستکردنی ڕێکخراو و کۆمەڵە و گرووپی سیاسیدا پێشتر نەبووە و ئەمەش ڕەنگدانەوەی لەسەر گرووپەکەیان هەبووە و نەیانزانی زەمان و زەمینەی دروستکردنی ڕێکخراوەکەیان لەنێو هەناوی بزووتنەوەی ئیسلامیدا هەڵڕێژن بۆیەکەش شکستیان خوارد. واتە شکست خواردنەکەیان بەرەنجامی بێ ئەزموونی سیاسی دامەزرێنەرانی بوو. پرسەی سەلەفیەکان. ڕەخنەگر لە ستوونی پێنجەمی بەشی سێیەمی بەدواداچوونەکەیدا دەڵێت، هەڵەیەکی تر ئەوەیە کە کاک حەسەن یاسین تیایدا دەڵێت، حەماس بڕیاریدا چەند کەسێک بۆ پرسە بنێرێتە لای تەوحید، بەڵام ڕاستیەکەی ئەوەیە کە کۆمەڵی تەوحیدی ئیسلامی و هەموو ئەو گروپانی تر کە سەر بە ڕەوتی سەلەفی جیهادین، پرسە بە بیدعە و کارێکی ناشەرعی لە قەڵەم دەدەن و ڕەتکردنەوەی پرسە بە یەکێک لە پاکسازییەکانی عەقیدەی یەکتاپەرستی، تەوحید، لە قەڵەم دەدەن، هەر بۆیە باوەڕیان بە پرسە نییە و ڕەتی دەکەنەوە. ئەو سەردانەی باس کراوە، ڕووی داوە، مەبەستەکەی بۆ دیدار و گفتوگۆ بووە، نەک بۆ سەردانی پرسە. ئەم ڕەخنەی نییە سەعید دوو لە ڕاستییەوە، چونکە ئەو لەسەر بناغەی زانیارییەکی تیۆری ئەو شیکردنەوەی خۆی هەڵچنیوە، کە گەر تەنیا پشت بە بواری تیۆری ببەستین و واقیعەکە فەرامۆش بکەین، ئەوا منیش لایەنگری لە قسە ڕەخنەیەکەی نیاز دەکەم، بەڵام لە واقیعدا خۆیان دەڵێن بۆ پرسە چووین. جا لێرەدا خۆ نابێ نیازسەعید خۆی لە خاوەنماڵ بەرازتر بزانێت، چونکە ڕەخنەگر لە ڕێگەی ئەو زانیارانەوە کە کەسانی نێو لایەنەکە دەینووسن و ئەویش پشتی پێ دەبەستێ و دەڵێ سەردانەکە بۆ دیدار و گفتوگۆ بووە، بەڵام خۆیان دەڵێن بۆ پرسە بووە و دیارە لە پەراوێزی پرسەکەشدا ڕەنگە تاوتوێی سیاسیش کرابێ. هەڵەی چاپ، بەشێکی ڕاستکردنەوەکانی نیاز سەعید لەسەر ئەو هەڵانەی چاپن کە لەنێو لێکۆڵینەوەکەی حەسەن یاسیندا ڕوویان داوە و ڕەخنەگر بە دوور و نزیک خۆی لە قەرەی گوماندانان لەسەر بوون و نەبوونی هەڵەی چاپ نەداوە کە ئەمەش کارێکە تەنیا بۆ زیادکردنی ژمارەی ڕەخنەکانێتی و بەهۆی هەڵەکانی چاپەوە بووە کە ڕەخنەکانی ژمارە هەشتا و یەک ی قەپات کردووە ئەگینا هەندێک هەڵە وەک ڕۆژی ڕۆن دیارن کە هەڵەی چاپن و ئەگەر بۆ خوێنەرانیش دیار نەبن، ئەوا بۆ ئەو کەسانە دیارن کە بایەخ بە بوارەکە دەدەن و نووسینە ڕەخنەیە شەش بەشیەکەی نیازیش بە هەمان شێوە. ژمارەیەک هەڵەی چاپی تێکەوتووە وەک، یەکەم، حرکە مجتمع السلم بۆتە، حرکە المجتمع السلم. و کاک حەسەن یاسین بۆتە کاک حەسەن یاسین بۆیە ئاسایە ئەگەر لێکۆڵینەوەکەی حەسەن یاسینیشدا خلدن بۆتە خلدون و سجستان بۆتە سیستان و ئاغای عبادیش بوو بێتە ئاغای عباوی و ئەمە مانای وانە کە ڕەخنەگەر ئەو هەلیبوونی هەڵانی چابی نێو لێکۆڵینەوەکە بقۆزێتەوە و لێکۆڵیار بە نەشارەزا و هەتا دوایی لە قەڵم بدات سەرەتا و بنەتا، ڕەخنەگر لە ستوونی دووەمی بەشی چوارەمی بەدواداچوونەکەدا دەڵێت، لە بڕگەیەکی تری ستوونی پێنجەمدا هاتووە، گەورەترین ئۆپەراسیۆن کە گرووپی تەوحید ئەنجامیدا، تیرۆرکردنی فرانسۆ هەریری ئەندامی کۆمیتەی ناوەندیی پارتی دیموکرات بوو لە هەولێر لە سەرەتای ساڵی دوو هەزار و یەک دا. ڕاستیەکەی کەوەیە کە ئەو کردەوە تیرۆرستیە لە هەژدەی دووی دوو هەزار و یەک دا ئەنجام درا نەک لە سەرەتای ساڵی دوو هەزار و یەک. دەستەواژەی سەرەتای ساڵی دوو هەزار و یەک ڕۆژەکانی هەفتەی یەکەم یان هەفتەی دووەمی کانوونی دووەمی دوو هەزار و یەک ئەگرێتەوە و بە هیچ شێوەیەک ڕۆژی هەژدەی مانگی شوباط ناگرێتەوە. ئەم بڕگە ڕەخنەیی سەرەوەی نیاز سەعید هەڵەیەکی بەرەنجامی شارەزانەبوونە لە دابەشبوونی ڕۆژ و هەفتە و مانگەکانی ساڵ، چونکە مانگی یەکەم و دووەم و سێیەمی هەموو ساڵێک جا ساڵەکە، بە ڕۆژمێری زاینی کۆچی یان هەتاوی بێت ئەوە بە سەرەتای ساڵ دادەنرێ و حەسەن یاسین هەڵەی نەکردووە کە دەڵێ فڕانسۆ هەریری ئەندامی کۆمیتەی ناوەندی پارتی دیموکرات لە هەولێر لە سەرەتای ساڵی دوو هەزار و یەک دا تیرۆر کراوە بەڵکو ڕەخنەگر هەڵەی کردووە کە لە خۆیەوە دەڵێت ڕۆژەکانی هەفتەی یەکەم یان هەفتەی دووەمی کانوونی دووەمی ساڵ بە تەنیا بە سەرەتای ساڵ دادەنرێت کە دەشڵێ سەرەتای ساڵ بە هیچ شێوەیەک ڕۆژی هەژدەی مانگی شوبات ناگرێتەوە ئەوانە شارەزایی خۆی لە وردەکاریەکانی ساڵ نیشان دەدا و هەر هیچ نەبوایە نەدەبوو بەو ڕەهایە بڵێت بە هیچ شێوەیەک و دەشکرا بەر لەو بە ڕەهای ڕەخنە گرتنە پرسی بە کەسێکی شارەزا لە ڕۆژمێر و ساڵ بکردبایە تا نەکەوێتە هەڵەیەکی لەو چەشنەوە کە ڕاستە ڕەخنەکەی پێ درێژ بۆتەوە بەڵام سەرەنجام تووشی هەڵەی کردووە. ئەگەر پرسیی بکردایە ئەو کاتە بۆ ڕوون دەکرایەوە کە مانگەکانی یەک و دوو سێی هەموو ساڵێک بە سەرەتای ساڵ و دە و یانزە و دوانزەی هەموو ساڵێکیش بە بنەتای ساڵ دادەنرێت. ڕۆڵەی سەید قوتب، لە ستوونی یەکەمی بەشی پێنجەمدا ڕەخنەگر دەڵێت، لە بڕگەیەکی تردا هاتووە، مەلا کرێکار دوو مناڵی، یەکیان بە ناوی سەید و ئەوی تر بە ناوی قوتب ناو ناوە. هێزێکی ئیسلامیش بە ناوی سەید قوتب ناو نا و چەند کتێبێکی سەید قوتبیشی لە عەرەبییەوە وەرگێڕایە سەر کوردییەکی ڕەوان. لە ناو ئەم بڕگەیەدا چەند هەڵەیەکی زەق هەیە. پەندێکی چینی هەیە دەڵێت کە مانگ لە چواردە بوو تۆ پەنجە بۆ مانگ ڕادەدێری نە شارەزا تەماشای مانگەکە ناکات کە تۆ دەتەوێت نیشانی بدەیت بەڵکو تەماشای پەنجەکەی تۆ دەکات لەم ڕەخنەیەشدا نیاز سەعید ڕێک وای کردووە نەهاتوو ئەو ڕای حەسەن یاسین هەڵوەشێنێتەوە کە بۆ دەرخستنی سەرسامی مەلا کرێکار بە سەید قوتب هاتووە منداڵی خۆی بە ناوی ئۆ ناونا و ئەمەی کردووە بە بەڵگە بۆ خۆگێڕاندنەوەی ڕۆحی و فیکری مەلا کرێکار بە سەید قوتبەوە بەڵکو هاتووە تەسکەرەی مناڵەکانی سەید قوتبل بۆ خوێنەران یەکاڵا کردۆتەوە و کوڕ و کچەکانی مەلا کرێکاری ژماردووە و یەکە یەکە ناوەکانیانی نووسیوە کە ئەمەیان ئیشی لێکۆڵینەوەکەی حەسەن یاسین نیە و لە لێکۆڵینەوەیەکی تایبەت بە مەلا کرێکاردا ئەگەر پێویست بکات لێکۆڵیار بۆی هەیە لە باسکردنی ژیانی تایبەتی مەلا کرێکاردا ئەو هەموو وردەکاریانە کە شتی شەخسین باس بکات. ئەگینا بۆ نیشاندانی سەرسامی مەلا کرێکار بە سەید قوتبە و سەلماندنی ئەوەی کە مەلا کرێکار، لە ڕووی فیکری و ڕۆحییەوە خۆی بە ڕۆڵەی سەید قوتب دەزانێت، ئەوە بەسە کە چەند نموونەیەک لەو بارەیەوە بهێنرێتەوە و ناونانی هێزێک بە ناوی سەید قوتب لە لایەن مەلا کرێکارەوە و هەروەها ناودێرکردنی ڕۆڵێک یان دوو ڕۆڵی خۆی بە ناوی سەید قوتبەوە تەواوی مەبەستەکەی لێکۆڵیار دەدا بە دەستەوە. مێژووی جیابوونەوەی، ڕەخنەگر لە ستوونی دووەمی بەشی پێنجەمی بەدواداچوونەکە دەڵێت، لە بڕگەیەکی تردا هاتووە، پاش جیابوونەوەی عەلی باپیر لە بزووتنەوەی یەکبوون و دروستکردنی کۆمەڵی ئیسلامی لە سی و یەک ی مایسی دوو هەزار و یەک دا، لەم بڕگەیەدا دوو هەڵە هەیە بەم جۆرە، ئەلف، جیابوونەوە لە بزووتنەوەی یەکبوونی ئیسلامی و ڕاگەیاندنی ئیسلامی هەر تەنها لەلایەن مامۆستا عەلی باپیرەوە نەبوو، بەڵکو لەلایەن تەکەتولی هاوپەیمانێتییەوە بوو کە لە هاوپەیمانێتی نێوان تەکەتولی ئارام قادر لە بزووتنەوەی ڕاپەڕینی ئیسلامی جاران و تەکەتولی مامۆستا عەلی باپیر لە ناو بزووتنەوەی ئیسلامی جاران پێک هاتبوو بە ڕاگەیاندنی کۆمەڵی ئیسلامی لە سی مایسی دوو هەزار و یەک دا بوو نەک لە سی و یەکی مایسی دوو هەزار و یەک. ئەم گوایە ڕاستکردنەوەی نیازسەعید هەردووکی کەوتنە هەڵەن. نەک دوو هەڵەی ڕاستکبێتەوە یەک. ڕاستە بەپێی ئەو ڕاگەیاندنەی ئەنجوومەنی شورای کۆمەڵی ئیسلامی لە کوردستانی عێراق لە سی ی پێنج ی دوو هەزار و یەک دا بێت، دەبێ ئەو ڕۆژە بە ڕۆژی جیابوونەوەی گرووپەکەی مامۆستا عەلی باپیر لە بزووتنەوەی یەکبوون حسێب بکرێت، بەڵام ڕاستییەکەی ئەو ڕاگەیاندنە سەڕەڕای ئەوەی کە مێژووی سی ی پێنج ی دوو هەزار و یەک ی بەسەرەوەیە، بەڵام ئەو ڕۆژە و نیوەی ڕۆژی دواتریش نە ئەو ڕاگەیاندنە بڵاوکرایەوە و نە گرووپەکەی مامۆستا عەلی باپیریش هێشتیا جیابووبوونەوە. بەڵکو وەک لە ژمارە چواردە ی مانگنامەی، تایم، لە لاپەڕە دوو دا کە لە چواردە ی حوزەیرانی دوو هەزار و یەک دا دەرچووە، هاتووە، کە یەکەم بانگەوازی حیزبی کۆمەڵی ئیسلامی عەلی باپیر کە لە بنەڕەتدا لە بزووتنەوەی یەکبوون جیابۆتەوە، لە ئێوارەی سی و یەک ی مایسدا لە سەیدسادق و سیروان و خورماڵدا ڕاگەیەندرا و بە قسەی خەڵکی ناوچەکە چەندین دروشم و لافیتەی ئەم حیزبە نوێیە لەسەر دیوارەکانی ئەم شارانەدا بینراون. خۆگە ڕەخنەگر کە ئێستا هاتووە و دەیەوێ ئەم گوایە مێژووی دامەزراندنی کۆمەڵی ئیسلامی بۆ حەسەن یاسین ڕاست بکاتەوە، ئەوا ئەو کاتە ئەگەر بەڵگەی لە دەست دابوایە، دەیتوانی ڕەخنە لە پەیامنێری مانگنامەی تایم لە سەید سادق کە لە سلێمانی دەرچووە بگرێت و قسەی خەڵکی ناوچەکەشی بە هەڵە بخستایەتەوە. هەروا ڕەخنەگر لەوەشدا بەهەڵەدا چووە کە سەبارەت بە بڕگەی پاش جیابوونەوەی عەلی باپیر لە بزووتنەوەی یەکبوون هاتووە ئەو بڕگەیە خورد دەکاتەوە و جیابوونەوەکە دەکاتە دوو باڵی عەلی باپیر و ئارام قادر لە نێو بزووتنەوەی یەکبووندا چونکە جیابوونەوەکە هەر بە سەرکردایەتی عەلی باپیر بووە و هەرواش ناوی دەرکرد و هەر ئەویش بوو بە ئەمیری جیابوونەوەکان کە ناویان لە خۆیان نا کۆمەڵی ئیسلامی لە کوردستانی عراق و بەر لەو جیابوونەوەش وەک یەک تەکەتولی یەکگرتو و یەک پارچە لە نێو بزوتنەوەی یەکبووندا لەسەر جیابوونەوە و دروستکردنی کۆمەڵی ئیسلامی ڕێککەوتبوون نەک عەلی باپیر سەرکردایەتی تەکەتولێک و ئارام قادریش سەرکردایەتی تەکەتولێکی بزوتنەوەی ڕاپەڕینی جارانی کردبێ. ژیان نامە. لە ستونی حەوتەمی بەشی پێنجەمی بۆداداچونە ڕەخنەیەکەدا ڕەخنەگر ناوی شەست کەسایەتی بەدوای یەکدا ڕیزکردوە دەڵێت لەو زنجیرە وتارەدا دەیان ناو کە تیایاندایە کەسایەتی کاریگەرن و لە ناوەندی بڕیاردا بوون، هیچ زانیارییەک لەباریانەوە نەخراوەتە ڕوو، لە کاتێکدا ڕەخنەگر دەبوایە و پێویستیش بوو درکی بەوە بکردایە کە ئەم لێکۆڵینەوەی حەسەن یاسین لە بنەڕەتدا بۆ بڵاوکردنەوە لە ڕۆژنامەدا نووسراوە و ناکرێ لە ڕۆژنامەدا لێکۆڵینەوە ئەوەندە درێژ بکرێتەوە کە بواری بڵاوکردنەوەی لەلایەن ڕۆژنامەکەوە پێ نەدرێت. خۆ نیاز سەعید هەر خۆی جگە لەوەی دانی خێری بە لێکۆڵینەوەکەی حەسەن یاسین دانەناوە، لە ستوونی سێمی بەشی یەکەمی بەدواداچوونە ڕەخنەیەکەیدا دەڵێت، بە سوودوەرگرتن لە ڕاپۆرتەکان و فایلی دواندن و لێکۆڵینەوەی ژمارەیەک لە گیراوەکانی ئەنسارەلئیسلام بۆ درێژکردنەوە، هەندێ زانیاری تازەی خستووەتە سەر. باشە ئەگەر لێکۆڵیار زۆر بە کورتی باسی ژیاننامەی ئەو شەست کەسەی بکردایە کە نیاسەعید ناوەکانیانی ڕیزکردووە، ئەوە ئەو کاتە نیاسەعید هەر خۆی نەیدەگوت لێکۆڵینەوەکەی زۆر زۆر درێژکردۆتەوە؟ بەڵام ڕەخنەگر هەر خۆی لەگەڵ خۆیدا کەوتۆتە ناکۆکیەوە و جگە لەوەی لە ستونی سێیەم بەشی یەکەمدا گوتوێتی لێکۆڵیار هەندێ زانیاری تازەی خستۆتە سەر مێژووی پشتیوانان کەچی خۆی بیری چوە گەر لە بەشی یەکەمدا لە سەرەتای ستونی دوەمدا گوتوێتی بەهۆی سۆراخکردنێکی وردەوە گەیشتە ئەو سەرەنجامەی کە ئەو وتارە مەبەستی لێکۆڵینەوەکەی حەسەن یاسینە فەیسەڵ هیچ ئیزافەیەکی پێ نیە. لێرەدا تەنیا ئەوەندە دەڵێم کە ڕەخنەگر نەدەبوو وا بە حەساسیەتەوە مامڵە لەگەڵ ئەو لێکۆڵینەوەیدا بکات و خۆی تووشی دڵەڕاوکێیەکی وا بکات کە لە نێوان ستوونی دووەمی بەشی یەکەم و ستوونی سێیەمی هەمان بەشدا لەگەڵ خۆیدا بکەوێتە ناکۆکیەوە و لە لایەکەوە بڵێت هیچ ئیزافەیەکی تری پێ نییە و لە لایەکی دیکەشەوە بڵێت هەندێ زانیاری تازەی خستۆتە سەر سەرەنجام لێرەوە کۆتایی بە بەدواداچوونە داکۆکیکارانەکەم و ڕاستکردنەوەی ڕاستکردنەوەکانی نیاز سەعید لەمەڕ لێکۆڵینەوەکەی حەسەن یاسین بە ناونیشانی مێژووی پەیوەندییە نهێنییەکانی نێوان پشتیوانانی ئیسلام و ڕێکخراوی قاعیدە دەهێنم کە وەڵامدانەوە و ڕاستکردنەوەی هەندێ، نەک هەموو، ڕاستکردنەوەکانی ڕەخنەگر بوو. بەو مەبەستەی لەمە زیاتر خوێنەرانی ڕۆژنامەی کوردستانی نوێ بە جووینەوەی ئەو بابەتەوە خەریک نەکەین و هەر یەکێکمان ئەوەندەی بۆی دەکرێ و لە توانایدا هەیە خەریکی بابەتی نوێ و باس نەکراو بین.